ڕێز و نرخ بۆ خۆت دابنێ. باوەڕبەخۆبوون زۆرێک لە ئێوە لەبەر بیرو بۆچونی خەڵک لەسەرتان بە ئاسانی ئەگۆڕێ واتا ئەگەر خەڵک ڕێزتان بۆ دانەنێن و نرختان پێ نەدەن و بەرامبەرتان بێ ڕێزی بکەن هەستێکی خراپ ڕوت تێ ئەکات و باوەڕبەخۆبوونت لەدەست ئەدەی ئێستا لەبارەی ئەوەی کە ئایا ئەو هەستە ڕاستە یان نا باس ناکەین هەر ئەوەندەت پێ ئەڵێین کە هەموو ئەوەندە ڕێزت بۆ دائەنێن کە خۆت بۆ خۆتی دائەنێی دڵنیابە کە چاوی تەماشاکەری خەڵک ئاگاداری ئەوەیە کە تۆ چەند گرنگی ئەدەی بە پێویستی و تەندروستی و سۆزەکانت هەر بەو ئەندازە ڕێزت بۆ دائەنێن نیگاکانیان زۆر وردە، ئەگەر تۆ بە ئیشتیایانەوە نان ناخۆیت ئەوا گرنگی نادەی بە تەندروستی جەستەت، ئەگەر توڕە و گرژ ئەبی ئەوا گرنگی نادەی بە تەندروستی دەرونیت، ئەگەر کارەکانت دوا ئەخەیت و بەرنامەی تایبەتت نیە ئەوا گرنگی نەدانە بە کات و تەمەنت، ئەگەر پارەکەت باش خەرج ناکەیت و بەرنامەیەکی دارایی و ئابووری باشت نییە، ئەوا بێنرخییە بەرامبەر بە سەرمایەکەت. ئەگەر لە قاپی خراپدا نان ئەخۆی ئەوا نرخ و گرنگی نادەی بە خۆت. خەڵکی هەموو ئەو شتانە بە وردی و ڕوونی ئەبینن و ئەو ڕادە ڕێزەی کە ئەبێ بۆت دابنێن دیاری ئەکەن. چەند جار وتوومە و ئەیڵێمەوە، جیهان ئاوێنەیەکە لە خۆمان. ڕەفتاری خەڵک لەگەڵت ڕەنگدانەوەی ڕەفتاری خۆتە لەگەڵ خۆت. ئەگەر بەرامبەر بەخۆت ڕێز دانەنێیت و گرنگی بەخۆت نادەیت نرخێک بۆخۆت دانانێیت ئەبێ بە دڵنیاییەوە چاوەڕێ بی بێڕێزیت لەگەڵ بکرێت و گرنگیت پێنەدرێت تەندروستی جەستەیی و دەروونی تۆ بکەوێتە مەترسی و ناخۆشی ببینی بۆخۆت ڕێز و نرخێکی زۆر دابنێ گرنگی بدە بە نیازەکانی خۆت وەک ئاسوودەیی و ڕۆحی و حەسانەوەی زۆر لەباتی من مەڵێ ئێمە. بۆچوونی بۆچوونەکانی خۆت لەلایەن کەسانی ترەوە دەرئەبڕێ. بۆچی بۆ دەربڕینی بیروبۆچوون و باوەڕ و هەستەکانی خۆت لە وشەی ئێمە کەڵک وەرئەگرێ؟ تۆ کە ڕێزمان شارەزایت، دەربڕینی بۆچوونی تایبەت بە وشەی ئێمە جۆرێکە لە ڕەفتاری خۆشکێنانە. واتە من بە تەنیا هیچ نیم تا قسەیەکم بۆ وتن هەبێ. کاتێک کەسێک منی خۆی لا پەسند نەبێت و خۆی بە تەنیا بە کەس دانەنێت بۆ ئەوەی هەست بکا بە توانایە و کەسانی تریش ئەویان لا پەسند بێ لە وشەی ئێمە سوود وەر ئەگرێ. دووپات کردنەوەی وشەی ئێمە لە با تی من باوەڕ بە خۆ بوون لاواز ئەکا. کەسێکی ئاوا لە هەڵومەرجی جیاوازی کۆمەڵایەتیدا بۆ گەیشتن بە ئامانجەکانی خۆی بە دوای پشتیوانی ئێمە و کەسی تردا ئەگەڕێ تا ئێمە توانای جێبەجێ کردنی پێویستی دەست کەوێ هەرگیز مەڵێ ئێمە ئەڵێین، ئێمە ڕۆشتبووین، ئێمە بخوێنین و تا دوایی. هەروەها بۆ ئەو کارانەی کردووتە وشەی کۆ بەکار مەبە. منی خۆت بە تەواوی هەست پێ بکە و بەهێز و بەتوانا. هەندێ کاتیش بۆچوونەکانت بە ناوی کەسانی تر و کەسانی گرنگەوە دەرئەبڕێ کە ئەمە خراپترە لەوەی پێشوو. بۆ نموونە ئەڵێی، یەکێ وتوویەتی، گەورە پیاوێک باوەڕی وایە، سیستەمم باوەڕی وایە، ئەبو عەلی سینا ئەڵێ و تا دوایی. ئەگەر بۆچوونێکی تایبەتت هەیە بە ئازادییەوە دەری ببڕە لە لایەن خۆت و بڵێ من باوەڕم وایە. بە دوایدا ئەتوانی بۆچوونی کەسانی تریش کە هاوڕان لەگەڵ بۆچوونەکەت دەرببڕی بەڵام وریابە کە دەربڕینی بۆچوونی خەڵک بەپەلە نیشانەی پەسەندنەبوونی خۆتە کاتێک بۆچوونی خۆت دەرئەبڕی مەکەرەوە پەلەپەل کە خێرا بۆچوونی کەسێکی تریش دەرببڕی تا منی خۆتی پێ بەهێز بکەی بۆچوونەکانی خۆت تەنیا بە ناوی خۆتەوە دەرببڕە ئەم بەشەش بە کۆتا هات.